ئەویش ئەوەندە گوێی نەدایە بوونی من لەوێ لە نزیکێ وەستا بووم و جوانی ئەو کردبوومی بە تاشە بەردێکی بێدەنگ تازە پێم نەبووە شانزە ساڵییەوە، ئەگەرچی لە دڵی خۆما یەک دوو سەرزەنشتی ئەم جڵە و شۆڕکردنەم بۆ خۆم کرد، بەڵام لافاوەکە ئەوەندە بەهێز بوو کە من لەبەردەمی هێرشیدا لە پووشێک سووکتر بووم. لە پڕۆڤەکردندا دیسانەوە بینیمەوە هەمان وەزعم بەسەرا هاتەوە. ئەمجارەیان هەرگیز لەو پەریەی جاران نەدەچوو، بەڵام من هەر بۆی دەتوامەوە و لە دەریای خۆشویستنی ئەودا نوقم دەبووم. لەگەڵ هەموو ئەمانەدا پەیوەندیمان لە ڕۆژ باش و. شەو باش تێپەڕی نەدەکرد. وا پێم ناوە تا قۆناغی دژوار و پڕ چەرمەسەریی هەرزەکارییەوە بای هەرزەکاری باخەڵی پف هەڵداوم. شا بە سەپان ناگرم. هەستم وا جۆشی سەندووە کە لەوانەیە بەلا پێکەیەک ببزوێ. خەوناوی و خەماوی تا سنووری پەرستن. حەز لە سەرەڕۆیی و بەرز فڕین دەکەم. ژیانم لا خۆشەویستە کەچی جار جارە لێی بێزارم. بە ئەقڵ هێشتا هەر پاک و ڕەو بووم. کەچی لە هەندێ لای ترەوە پێگەیشتووی لە ناکاو لە گیانمدا بە تەوژم بڵقی دەدا و لە گێژاوی ئەم تەم و مژ و جەنجاڵەدا بە تەنیایی دەژیام. ئافرەت و خواردنەوە لەم ماوەی ژیانمدا دەورێکی تایبەتیان هەبوو. ماوەیەک بە گەرمی خۆم ڕموودەی خواردنەوە کرد بەڵام نە ئەم نە ئەو نە گۆرانی هیچیان نەبوون بە خولیای هەمیشەییم. گیانم هەر تەریفە و تامەزرۆی ڕۆمانس و سەرەڕۆیی بوو. ئێستا زۆر بە باشی دەتوانم لە وەزعی سایکۆلۆژی ئەو مێردمنداڵە بگەم کە لە لای خۆمان پێی دەڵێن تێدی بوێز و کە جلی ئێدواردی لێ لەبەر دەکا و بەناو بازاڕا بە فیزێکەوە خۆبا دەدا و هەندێ کرداری ئەوتۆ دەکا کە بە لای ئێمەوە مایی نەنگین وەکوو هەر یەکێ لە ئێمە ئەویش دەیەوێ سەرنجی خەڵک بۆ لای خۆی ڕاکێشێ، دەیەوێ ژیانی پڕ بێ لە سەرەڕۆیی و کاری نموونەیی و چیرۆکی سەیر سەیر. ئایا شتێکی سرووشتی نییە ئەویش وەکوو ئەوانەی پێیان دەڵێن ئەوەی چینی بەرز یان دەستڕۆیشتوو، بی و بە فیزەوە بەسەر جادەدا قۆزی دەنوێنن و ئەویش خۆی بنوێنن. ئەو سوور دەزانێ کە مەکینە نۆکەرێکی بێ زمان و خۆش خزمەتە و هەروەکو خواستی هەموو چینەکانی تر دێنێتە دی. ئەوها خواستەکانی ئەویش دێنێتە دی. هەروەها زانیارییەکی تایبەتی ناوێ کە پەنجە بە لایەک دابنێ یان گێڕێک بگۆڕێ. لەم تەمەنی هۆشییەدا، ئایا ئەو توانای هەر ئەریستۆکراتێک یان خوێندەوارێکی ڕۆشنبیری نییە؟ ئایا پەنجەرەکانی وەکو هەر یەکێک لە سوپاکانی ناپلیۆن توانای ڕووخاندنی شارێکیان نییە؟ ئایا ئەو منداڵە قەقنەسێک نییە کە لە خۆڵەمێش جەستەی کوڵ و کۆ دامردووی چینێکی داڕزاوی لێکەوتووە و ڕاپەڕێ و بدا لە شەقەی باڵ و هەڵوێستیش بە هەستێکی نیمچە هۆشیار بورووژێنرێ کە مرۆڤ تەنها ئاژەڵێکی نیوەکەوییە کە ئەمە چەند پشتییەک لە دوای یەکە بە فێڵ و هەڵخەڵەتاندن و دڕندەیی و توندوتیژی حوکمڕانی خەڵکی تر دەکا؟ بەڵام وەکو بەرناچۆ وتی، پیاو کە زۆری داخ لە دڵا بوو لە دەربڕینی خەمەکانی خۆیدا زۆر لە مەسەلەی سەرەکی لادەدا و باسی شتی تر دەکا. با لە فەلسەفە واز بێنین و بێینەوە سەر باسەکەی خۆمان لە سێرکێکدا کەوتمە کار کە بە سێرکی کێس ناسرابوو. کاتێک کە سێرکەکە لە لەندەن کاری دەکرد، شەش کەسمان لە ماڵی پیرەژنێکدا ژوورمان گرتبوو کە ناوی میسس فێڵدز بوو. ئەگەرچی زۆر پەیوەندی بەم قسانەی ئێستامەوە نییە، بەڵام چونکە وێنەی خێزانێکی ئەو کاتەی لەندەن نیشان دەدا، خراپ نییە باسێکی ماڵە پوورە فێڵدزتان بۆ بکەم. پیرەژنەکە واتە میسس فێڵدز خۆی تا بڵێی دڵێکی باش و فراوانی هەبوو. هەمیشە خەریکی ئیشکردن و ماڵداری بوو. ژیانی بە بەکرێدانی ژوورەکانی خانووەکەی بەڕێوە دەچوو. سێ کچی هەبوو. فرێدریکا کچە گەورەی بوو، ئەمیان لە ماڵ و مێردی خۆی بوو، شەلما و فێبای هێشتا هەر لە ماڵدا بوون و یارمەتییان دەدا. فێبا پانزە ساڵان بوو، کچۆڵەیەکی جوانی خرپن بوو. زۆرم حەز لێ دەکرد. ئارەزووی دڵداریکردنم لەگەڵیدا هەبوو، بەڵام زیاتر ئارەزوومەندی لەشی بووم. ئارەزووی دڵداریکردنەکەم هەمیشە جڵەوکێش دەکرد. بەڵام ئارەزووی دووەم ئەوەندە سەرکێش بوو کە بە ئاسانی بۆم ڕاگیر نەدەکرا، کەچی ئەو هەر پەریئاسا ڕەفتاری لەگەڵمدا دەکرد و هیچم لێی دەستگیر نەدەکرد، لە دواییدا بووین بە دوو برادەری یەکجار ڕموودەی یەکتر. سروشتی ئەم خێزانە دەدوت هی هەوری نیسانە، هەر لە ناکاوێکا دەیانکردە شەڕێک کە ئەو سەری دیار نەبێ، زۆربەی شەڕەکان لەسەر ئەوە بوو کە ئایا نۆرەی کێیە قاپ و قاچاغ بشوا و ئیشی ناو ماڵ بکا شەلمە کە لە تەمەندا خۆی دەدا لە بیست ساڵ خۆی بە کەیبانووی ماڵ دەزانی کەچی لە هەمویان تەممەڵتر بوو مەسەلەکە پاش نەختێ دەما قاڵ دەبوو بە شەڕ ئینجا هەرچی نهێنی و کەین و بینی خێزانەکە هەبوو هەمووی لە ڕەگەوە دەردەهێنرا و شەنەبا دەکرا و لەو ناوە هەڵدەڕێژرا میسس فێڵدزیش دەیوت بەڵێ شەلما خان ئەوەی لە بیر چووە کە ڕەدوو کەوتووە و ماوەیەک لەگەڵ کابرایەکی پارێزەرا ژیاوە کەچی هێشتا خۆشی لێمان کردووە بە خاتوون و ئەڵێ من هی ئیشی ناوماڵ نیم هی ئیشی ناوماڵ دە ئەگەر ڕاستەکەی خاتوونی فەرموو دە فەرموو بڕۆ دەی لەگەڵ پارێزەرەکە تا بۆ خۆت گوزەران بکە و بزانم چوار ڕۆژ ڕاتەگرێ دەبڕۆ دەی کە دەگەیشتە لوتکەی تووڕەیی دەیکرد بە کوپێکی چایدا و دەیدا بە زەویدا و هەپڕون بە هەپڕونی دەکرد، لە کاتێکا میسس فێڵدز بەم جۆرە داخی دڵی خۆی دەردەکرد، شەڵما وەکو دوو خانم و نیو لەسەر مێزێک دادەنیشت و دەستی دەنایە ژێر چەنەی و ڕووی دەکرد بەو لا. ئینجا ئەویش لەسەر خۆ کوپێکی هەڵدەگرت و دەیدا بە زەویدا و دەیوت. هەر تۆ خۆت توڕەئەکەیت و منیش ئاوها. ئینجا یەکێکی تری وا لێدەکرد، ئینجا یەکێکی تر، یەکێکی تر تا زەوییەکە بە کەرتەک و پەشکاو دادەپۆشرد. لێرەدا دایکی سەبری نەدەما و لێی ڕادەپەڕی. ئەوە تۆ شێت بووی؟ ئەمە ئازایەتی خۆت دەرەخەی؟ دە فەرموو، دە فەرموو دەی هەرچی هەیە بیشکێنە، چەتیۆ پیسە! ئینجا هەر وای دەکرد، شەکردانێکی دەدایە دەستی، ئەویش بێ ئەوەی خۆی لێڵ بکا لە دەستی وەردەگرت و بە ئەسپایی بەری دەدایەوە و ئەمیش هەپڕوون بە هەپڕوون دەبوو. لەم جەنگ و هەرایەدا فێبا کاری حەکەمی دەکرد. ئەمیش حوکمەکانی ڕەوا بوون و ڕێزی لە هەموو خێزانەکە دەگرت و زۆرتر دەمەقاڵێکانی بەوە دەهێنایە کۆتایی کە دەیوت، کوڕە بابە واز لەم هەرایە بێنن ئێوە پیاوی چاک بن، کوڕە دایکم خۆم هەموو یەکەم، دە بەسە ئەم شەڕ و شۆڕە کۆتایی پێ بێنن، بەسە. لێرەدا شەلما غیرەت دەیگرت و پەلاماری دەدا و نەیدەهێشت ئەوە بکا. با بێینەوە سەر باسی خۆم. نزیکەی سێ مانگ بوو لە کار پچڕابووم و سێدنی هەفتەی چواردە شلنگی لە جیاتی خواردن و خەوتنم دەدا بە میسس فێڵدز. خۆی، واتە سێدنی، بووبوو بە کۆمیدیستێکی باش و لەگەڵ فریدێک کارنۆدا کاری دەکرد و چەند جار باسی منی لای میستەر کارنۆ کردبوو. بەڵام منی بە منداڵ دادەنا، بۆیە گوێی لە قسەکانی سێدنی نەگرتبوو. کۆمەڵێک کۆمیدیستی ئەو سەردەمە لەندەنیان خرۆشاندبوو، منیش منداڵیی هەموو شتێکی لێ قەدەغە کردبووم، لە دڵی خۆما وتم، تۆ بڵێی ئەگەر ڕیش و سمێڵێ بۆ خۆم بکەم نەتوانم شتێک هەڵکڕێنم؟ سێدنی دوو پاوەنی دامێ و منیش چووم و دام بە هەندێ ئالەتی مۆسیقا و بۆ دیالۆگیشی گاڵتەجاڕ کە لە کتێبێک وەرم گرتبوو پێویستم بوون. چەند هەفتە لەبەر چاوی خێزانی فێڵدەز پڕۆڤەم کرد کە بە بەردەوام سەیریان دەکردم و دەستیان دەدا بە شانمدا بەڵام هیچی تر نا. بەڕێوەبرانی هۆڵی زی فۆرستەرز گفتیان دابوو پێم کە بە خۆڕایی تەنەها بۆ تاقیکردنەوە نمایشەکەم لە هۆڵەکەیانە نیشان بدەم. ئەم هۆڵە لە گەڕەکی جوولەکەکان بوو، بەر لەمە جارێکی تر لەگەڵ سێرکەکەی کێزدا تێیدا یاریم کردبوو. ئاواتەکانی پاشەڕۆژ و خەونەکانم هەموو بەو هەفتەیەوە بەند بوون. لە دڵی خۆما وام دانابوو کە ئەگەر بێتوو ئەم تاقیکردنەوەیە سەرکەوێ، پاش ئەوە لە هەموو شانۆ گرنگەکانی ئینگلتەرەدا نیشانی دەدەم، کێ دەیزانێ دنیا چۆن دێت و چۆن دەڕوا. لەوانەیە لە یەک ساڵدا ببم بە یەکێک لە کۆمیدیستە هەرە بەناوبانگەکان. بەڵێنیشم بە خێزانی فیڵدز دابوو کە بەڵکو بلیتیان بۆ پەیدا بکەم. فێبا بە تەوسەوە وتی. وابزانم ئەگەر شانۆگەرییەکەت سەرکەوێ، ئیتر هەر بێزیشت نایە لەگەڵ ئێمەیا بدوێی، وانییە؟ منیش بە فێبام وت، نەخێر، شەکرەی خواردووە. سەرلەبەیانی ڕۆژی دووشەمە ڕۆژی پرۆڤەی باندەکەم بوو چ مۆسیقا و چ گفتوگۆ ئەمەم بە باشی ئەنجامدا بەڵام ئەوەندە خۆم بە میکیاجەوە خەریک نەکرد چونکە هێشتا دام نەنابوو چ شکڵێکم هەبێ بەر لە یەکەم شەوی نیشاندان چەند سەعات خۆم لە ژووری خۆڕازاندنەوەدا خەریک کرد بەڵام هەرچەندەم موو بەکارهێنا نەمتوانی شێوەی مناڵانەی دەموچاوم بشارمەوە و ئەگەرچی مەسەلەکە هیچ ئەنقەستێکی تێدا نەبوو. نوکتەکانم کارێکی وایان نەکردە سەر تەماشاکەران، ئەمە جگە لەوەی نەشمتوانی زمانی خۆم وەکوو هی جوولەکەکان لێ بکەم. هەر دوابەدوای ئەوەی دوو بزووتنەوەی پێکەنین هێنەرم نیشان دا، تەماشاکەران کەوتنە هۆیهاکردن و تۆکڵە پرتەقاڵ فڕێدان بۆم و پێکوتان بە زەویدا. دەستم کرد بە پەلەپەل و دەمم تێکەڵها، لە کاتێکا جڕت کێشان و گاڵتەپێکردن و توێکڵە پرتەقاڵ گرتن دەهات و زیادی دەکرد، هەر کە لەسەر شانۆکە دابەزیم ئیتر چاوەڕێی ئەوەم نەکرد بەڕێوەبەرایەتی شانۆکە هەواڵم لێ بپرسن. یەکسەر ملم نا بۆ ژووری خۆگۆڕین و لەوێوە بێ ئاوڕدانەوە ئەو بۆ دەرچوونەی بۆی دەرچووم تا ماڵ نەوەستامەوە، تەنانەت کتێب و شتومەکەکانیشم بۆ کۆ نەکرایەوە. کە گەیشتمەوە ماڵ خوا کردی هەموو نووسبوون بەیانی زوو مسس فێلدز لی پرسییم ها چیت کرد چیت نەکرد خۆم نشکان وتم باش بوو بەڵام دەبێ هەندێ شتی لێ بگۆڕم مسس فێلدز وتی فێبا هاتبوو بەڵام کە هاتەوە هیچی بۆ نەگێڕینەوە کە پاشان فێبام دیت هیچ لەبارەی مەسەلەکەەوە نەوت و منیش خۆم لەو دارەتە هەر نەدا لەوە دووە نە میسس فێلدز نە کەسی تر باسی مەسەلەکەیان نەکرد. هەر پرسیاریشیان لێ نەکردم بۆچی ئیتر ناچوومەوە بۆ شانۆ. سوپاس بۆ خودا لەو کاتەیا سێدنیش لەوێ نەبوو تا ناچار بم زامی خۆم بکولێنمەوە و باسەکەی بۆ بگێڕمەوە. بەڵام دەبێ هەستی پێ کردبێ یان فێڵدز خۆی یان کچەکانی شتێکیان بۆی درکاندبێ، چونکە هەرگیز لەو بارەیەوە پرسیاریشی نەکردم. زۆرم هەوڵ دا ڕووداوی ئەو شەوە لە بیری خۆم بسڕمەوە، بەڵام بێهوودە بوو. تا ئێستاش هەر داخی بەجگەرمەوەیە و باوەڕ بە خۆبوونم لەنگە. ئەمە تاقیکردنەوەیەک بوو کە پێی وتم خۆم باش بناسم. بۆمی ئیسپات کرد کە ئەو کۆمیدیستە نیم و هێشتا ماومە. دەبوو هێشتا چەندین بەردی ئەوها بکەوێتە بەردانم. بەر لەوەی پێم لەسەر زەوی قایم بکەم و بتوانم بە باڵی خۆم بە باشی بدەم لە شەقەی باڵ. پاش ئەوە لە دڵی خۆما وتم با بەختم لە بازاڕێکی تردا تاقی بکەمەوە. دەستم دایە قەڵەم کەوتمە نووسین. یەکەم بەرهەمم کۆمیدیایەک بوو کە ناوی دوانزە پیاوی دادپەروەر بوو. تا بڵێی بێتام و بێمانا بوو. باسی حاکمێکی دەکرد کە لە مەسەلەیەکی پەیمان شکاندندا حوکمی دا. ئەمەم بە سێ پاوەن بە چار کۆدناوێک فرۆشت کە خەوێنەری موغناتیزی بوو. بە مەرجێک کە خرایە سەر شانۆ خۆم بەڕێوەبەری بکەم. لە ڕۆژی سێیەمی پرۆڤەکردندا چارکۆت نامەیەکی کورتی بۆ ناردم کە تێیدا نووسیبووی شتەکە کەڵکی خستنە سەر شانۆی پێوە نییە. هەرچەندم کرد، زاتم نەکرد نامەکە بۆ ئەکتەرەکان بخوێنمەوە. بۆیە نامی گیرفانمە و لە جیاتی ئەمە بۆ نیوەڕۆژە بۆ ماڵ بانگم کردن و پێم وتن، براکەم دەیەوێ هەندێ قسەتان لەگەڵدا بکات ئینجا سێدنیم کێشایە ژوورێکی ترەوە نامەکەم دایە دەستی پاش خوێندنەوەی وتی باشە پێیانت نەوتووە سەرێکم لەقاند سێدنی وتی دەی باشە پێیان بڵێ منیش گوتم ناتوانم پاش سێ ڕۆژ پرۆڤەکردن چیان پێ بڵێم سێدنی وتی تۆ خەتا چییە دەی خێرا بڕۆ پێیان بڵێ زاتم نەکرد و دەستم کرد بە گریان کاکم گوتی بێ ئەقل مەبە پێیان بڵێ اینجا هەڵسا و چووە ئەو دی و نامەکەی بۆیان خوێندەوە دوای ئەوە هەمومانی بۆ مەیخانەیەک برد تا لەوێ پێکەوە دەمێ تەڕکەین و ساندویچێک بخۆین کەس لە ئەکتەران ناگا. کابرای ئەکتەری پیرە کە لە پێشدا گەلێکی پرتەووەڵە کرد، لە هەمووان زیاتر فەیلەسووفانە ڕەفتاری کرد و کە سێدنی باسی ئەوەی کرد کە چۆن من کەوتبوومە شەرمەوە دای لە قاقای پێکەنین و دای بە پشتمدا وتی، کوڕە مامە خەتای تۆ نییە خەتای ئەو سەگە پیرەیە خەتای چاکۆنە. پاش ئەو تێکەوتنەوەم ئیتر دەستم بۆ زێڕ ببردایە دەبوو بە خۆڵ. بەڵام گیانم بە یەک شت بوو ئەویش هێزی لاوی بوو. لاوی هێزێکی یەکجار بەتین و کاریگەرە و هەر ئەویشە مایەی ورە بەرنەدانە لە دڵی ئادەمیزاددا. چونکە پیاو لەو قۆناغەدا هەرگیز باوەڕی بەوە نییە کە لێقەومان و بێوڵەتی لە یەک دوو ڕۆژ بەو لاوە بتوانن شانی بگرن. لە تاریکایی ئەم وەزعەنا لەبارەدا لە ناکاودا تروسکەیەک پەیدا بوو. سێدنی پێی وتم کەوا میستەر کارنۆ دەیەوێ چاوی پێم بکەوێ. وەکو بۆم دەرکەوت دڵی لە یەکێک لەو ئەکتەران ڕەنجابوو کە لە شانۆگەرییەکی باوی ئەو ڕۆژەدا دەوری هەبوو. کە چوومە لای لێی پرسیم. ئامادەی فڵانە دەور ببینی؟ ئینجا بێ ئەوەی چاوەڕێی وەڵامدانەوەم بکا کەوتە باسکردنی دەورەکە بۆم، منیش بە وریاییەوەی گوێم بۆی هەڵخستبوو وتم. بەڵێ بەڵێ بەڵێ بە تەواوی ئامادەم. زەردەخەنەیەک کرد و گوتی. گەلێ منداڵی حەڤدە ساڵ بەڵام بە ڕەنگ و بۆ منداڵتر دیاری. وتم. گوێ مەیەرە ئەمە میکیاج هەموو شتێک تەگبیرەکا. زۆر چاکە زۆر چاکە با بزانین چی دەکەی. تا ئەڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.